ئەڵقەی دوازدەی بیرەوەرییەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنوورە ژێرپێخراوەکان، خوێندنەوە و تۆمارکردنی ڕیاز کاکە بەرهەمی کەناڵی بەزمی حزوور لەژێر ناونیشانی بێژوێ لە ئالانی سەردەشت عەلی کەریمی دەنووسێت ڕۆژێکی خۆشی پاییزی بوو دکتۆر جەعفەر گوتی ساز بە دەچینە شوێنێکی خۆش و کەسێک دەبینی زۆرت پێ خۆش دەبێ پێی نەگوتم بۆ کوێ دەچین و کێ دەبینین لە ناوچەی بۆکانەوە بەرەو بانە و لەوێیشەوە تەواوی ئەم گوندانەی نێوان بۆکان و سەردەشت و بانە بەڕێی ئارمردە تا گەیشتینە نیهایەتی ئەم ڕێگە نیزامیەی زەمانی شا لەسەر سنووری ئێران عێراق لێیان دابوو بەرەو ئالان و لەسەر چەمی دوو ئاوان بەهۆی ڕوخانی ڕژێمی پەهلەوی بە ناتەواوی جێیان هێشتبوو جادە نەما و سەیارەمان جێهێشت و بە پێ سەرەو ژووریەکمان بڕی و گەیشتینە بێژوێ لە ئالانی سەردەشت یەکەم جار بوو بێژوێ ببینم ماڵەکان هەموو لە سەریەک و لە داوێنی شاخێک هەر خانوویەک سواری خانوەکەی پێشخۆی بووە تا بڵێی دێیەکی جوان و قەرەباڵخ بوو حەوشەی هەر ماڵێک بانی ماڵەکەی پێش خۆیەتی هەموو بانێک باگردێنی لێیە بۆ سەربان شێلان و پێشی دڵۆپەگرتن بەر هەر ماڵێک ئێسترێک بەسراوەتەوە بە سەدان گوێدرێژ و ئەسپ و ئێستر لە هاتوچۆدان زۆربەیان خەریکی کاسپی وڵاخداری و هێنان و بردننی باربوون قەیاسەکێ، لغاوەکێ، کورتانەکێ وشەگەلێک بوون بە زاراوەی خۆیان زۆرترین جارت گوێ لێ دەبوون. زۆربەی ماڵەکان هۆدەی نهۆمی خوارەوە ناوماڵ و مەتبەخ و تەویلە و ئاغەڵی لەخۆ دەگرت و هۆدەی سەرەوە دیوەخان بوو. لەگەڵ دکتۆردا بە کۆڵانی سەرەوژوور و تەنگەبەردا سەرکەوتین. ماڵێکی دووقات و لە دوورەوە کاک عەبدوڵڵا و مامۆستا برایم هاتنە سەر پلیکانەکان و بەخێرهاتنیان کردین کاک شعێب زەکەریایی و یەک دوو هاوڕێی دی لەم ماڵە بوون کاک خەلیل بلوریان دۆستی بنەماڵە و هاوڕێی نزیکی کاکم بوو ئەویش لەوێ بوو نان و چامان خوارد دکتۆر گوتی ئێستا تۆ بڕۆ و ئەو کەسەی گوتم بیبینە خاڵت لەگەڵ مامۆستا شێخ عیزەدین لێرەیە زۆر خۆشحاڵ بووم و نەمزانی بوو دوای ئەوەی لەگەڵ کاک زێڕۆدا بەڕێمان کردەوە بۆ عێراق گەڕابێتەوە گوتی، ئێمە سەرکردایەتی کۆمەڵە یەک دوو ڕۆژ کۆبوونەوەمان دەبێت و تۆ بچۆرە لای خاڵت، کە تەواو بووین بانگت دەکەم و دەگەڕێینەوە بۆ موکریان. پێشمەرگەیەکی بان کرد بمبات بۆ خوارەوەی بێژوێ پاوێیان پێ دەگوت، دیار بوو مەقەڕی مامۆستا لەناو ڕەزەکاندا بوو. چارەنووسی شێخ عیزەدین مامۆستا زەبیحی و مامۆستا شێخ عیزەدین کاک سەعد و سەلاح و محەممەد مهتەدی برای بچووکی کاک سەلاح لە ئەوروپاوە هاتبووەوە کاک ئەحمد ئەسکەندەری کاک فاتح شێخ الئیسلامی و کۆمەڵێک مەلای دەفتەری مامۆستا وەک مەلا عمەری عەسری و مەلا محەممەد و ڕەحمان شکاک و کۆمەڵێکی دیکەی لێبوون خاڵم و کاک سەعد خێمەیەکیان هەبوو منی دیت زۆری پێ خۆش بوو، پرسیار و وەڵامی زۆری لێ کردم و باسی ئەو ماوەیەم بۆ کرد و گوتم ئێستا پێشمەرگەی کۆمەڵەم. گوتی باشە، خراپ نییە، بەس پێم وابوو هەر لەگەڵ یەکێتیدا ماویتەتەوە. بۆم باس کرد مام جەلال پێی باش بوو بچینە ناو کۆمەڵە و ئێمەیش قسەمان لەگەڵدا کردن و بووین بە پێشمەرگە. شەو لە ناو خێمەکەی خاڵم مامەوە تەنیا لایتی دەستی و لامپا هەبوو هەر دەهات و چۆدابوون و یەک دەهات و یەک دەچوو قسە و باسی خێمەی مامۆستایان بۆ دێنا لە قسان حاڵی بووم زۆرتر لە شێخ جەلال نزیک بووەتەوە و زۆرتر باسی ئەوە هەرچەند شێخ جەلالیش بە ناو هەر ئەندامی دەفتەری مامۆستا بوو تا ئەو کات حزبی خۆی دروست نەکردبوو بەس یەک دوو جارم بیست خاڵم زۆرتری باس دەکرد و گوتی ئازایە تێگەیشتم لە قسەکانی کاک سەعد و خاڵم لێ ناگەڕێن مامۆستا شێخ عیزەدین حیزبێکی بۆ خۆی هەبێت بە بیانووی ئەوەی ئەو ڕابەرە و حیزبی ناوێت هەرچی خاڵم بوو دەیگوت بەیانی دوو بەیانی سەری بێکڵاو دەمێنێتەوە هەر حیزبە بۆ خۆی نوێنەرایەتی خەڵکی خۆی دەکات و ئەمڕۆ کاریان بە مامۆستا و جەماعەتەکەیەتی بەیانی فڕێی دەدەن، کۆمەڵە ناخوازێ مامۆستا هی کەسی دیکە بێت و تەنیا بۆ خۆیانیان دەوێت، زەبیحی پێی وابوو لەسەر ڕێنوێنی مام جەلالیش مامۆستا حیزبێک بۆ خۆی دروست بکات و هێزی خۆی هەبێت کە ئەویش ڕەقەم بێ و حسێبی بۆ بکرێت و بەیانی هەروا بە ئاسانی کە کاریان پێی نەما فت نەکرێت دیارە زەبیحی ئەزمون و ژیانێکی دوور و درێژی لە ململانەی حیزبی و ئەست تۆشکاندنی یەکتردی بوو دەیزانی ئەم شۆڕشە بەردەوام و درێژخایەن دەبێت و دوا ڕۆژ گەر مامۆستا هەرخۆی و چەند مەلا و فەقەیەک بمێنەوە لە لای کەس نە دۆست و نە دوژمن سنگ و قورسایی نامێنێت دیار بوو ئەم بەرنمەیە هەر لە هاوین و دوای دیتنی زەبیحی و مامجلال لەگەڵ مامۆستادا لە ئارادا بووە و گفتوگۆ و ڕاو تەدبیری لێکراوە تێگەیشتم کاک سەعد و خاڵم لە پەشیمان کردنەوەی مامۆستا زۆر نیگەران بوون چەند جارم لێ بیستن دەیان گوت لێی ناگەڕێن و خۆشی ناوێرێت ئەم خەڵکەی دەوروبەری تەنیا بیر لە خۆیان دەکەنەوە و سەری بە قڕدا دەکەن کاری خۆیانی پێڕاست دەکەن و دواتر بەجێی دێڵن بەڵام شێخ جەلال ئازا و بوێرە ئەوە ئەم قسانە بوون ئەم شەوە لەبەر شەوقی لامپایەک و لە ناو خێمەیەکی چوار پێنج کەسیدا کە زیاتر لە دە کەس لەسەر چۆک دانیشتبوون پڕ لە دووکەڵی جگەرە بە خێرایی بەرگوێم دەکەوتن بە کورتی لێم حاڵی بوو زەبیحی مامۆستا بە پیاوی ئەم بوارە نازانێت وەک مامجلال ببێتە چەترێک و هەموو حیزبەکان لە سایەیدا ڕابەری بکات و بیان جوڵێنێت خۆی ئەوەی پێ ناکرێت و ناشهێڵن و ئیجازەی پێ نادەن کەسێکی وەک زەبیحی بە ئەزمون ئەم کارەی بۆ بکات دیار بوو هەموو ڕۆژەکان کۆبوونەوەیان کردووە و مامۆستایان ڕازی کردووە و دواتر هی ترچوون و پەشیمانیان کردووەتەوە باسی پرۆگرام و مەرامنامەی حیزبەکە دەکرا کە زەبیحی ئامادەی کردووە و مامۆستا لەسەری دوو دڵ و لە دڵەڕاوکێدایە و ساغ نابێتەوە لەلایەکی دیکەوە شێخ جەلال زۆری حەز لە حیزبێکی سێهەم بوو نە دیموکرات بێ و نە کۆمەڵە خەتی گشتی بێ وەک ئەوەی مام جەلال و زۆربەی خەڵک و چالاکی سیاسی بگرێتەوە هەر ئەوەی زەبیحی دای ڕشت بوو تەنیا هەنگاو و بوێری و ڕەزامەندی مامۆستا شێخ عزەدینی دەویست بەڵام شێخ جەلال هەم برای بچووکی مامۆستا بوو هەم ئەو هەژمونی و کارێزمایی مامۆستای نەبوو بۆ ڕابەری حزبێکی خەتی گشتی لەم چەشنە دەکرا مامۆستا شێخ عیزەدین ڕابەر با و شێخ جەلال باسکی بەهێزی با. گرفت لە خودی شێخ عیزەدین و کەسایەتی ئەودا بوو کە خۆی بۆ شتێکی وا هەرگیز ئامادە نەکردبوو. نەک هەر ئەو، بە ڕای من زۆربەی ئەو خەڵکەی دوای فەرمانی جیهادی خومەینی لە مانگی گەلاوێژ هاتنەدەر و ڕوویان لە شاخ و پێشمەرگایەتی کرد، هەرگیز بە بیریشیاندا نەدەهات کۆماری ئیسلامی زیاتر لە چل ساڵ عمر بکات ئەوان پێیان وابوو چەند ڕۆژێک لە شاخ دەمێننەوە و سەروەری بۆ خۆیان تۆمار دەکەن و دەچنەوە بەروبوومی ئەم چەند ڕۆژەی پێشمەرگەبوونیان دەدروونەوە شەڕی شڕەخۆری و خۆخۆری شێخ عیزەدینی حسێنی مرۆڤێکی ڕۆحانی ئارام و سادە ئاشتی خواست بێتەماح و پێشکەوتوخواز بوو ڕوحیات و خدە و ڕەوشی کەسایەتی ئەو هەر لە بنەڕەتەوە ئیجازەی نەدەدا ببێتە سەرکردەیەکی مەدانی شۆڕشێک بە دەیان هزار چەکدار و ڕۆشنبیر دۆست و دژمن و پڕ لە ڕوودا و ملشکاندن و سیاست بازی و فێڵ و یاریکردن بە هەست و ئازارەکانی کۆمەڵانی خەڵکی تێدا بێت زۆر دواتر لەم مێژوە لە وتوێژێکی خۆمدا بەڕوونی و بەبێ شاردنەوە و زۆر بە سادەیی دەیگوت ئەمن قەت نەمدەزانی ئەسڵەن جەماعەتێک کە هاوڕامن دەشتوانن نسبەت بە یەکتر ئەوەندە خراپە بکەن خۆ من ئەو شتانەم نەدەزانی من تەنیا کوردایەتیم کردووە ئەسڵەن زۆر سادە و سەدحی بووین ئەمن پێم وانە بوو سیاسەت ئاوایە شەو درەنگ بۆ بوو لام پاکس کرا و بەتانی دابەشکران تاقم و تفەنگەکەم لە بن سەرم نا و لە بەرزارکی خێمەکە درێژ بووم هێشتا چاوەکان گەرم دانەهاتبوون تەق و تۆقێکی زۆر و زرم و کوت پەیدا بوو بە پەلە خۆم بەست و هاتم ڕاکەمە دەر و بەرەو تەقەکان بچم خاڵم تونند گرتمی و بە تووڕەیی گوتی دانیشە بۆ کوێ وتم ئەی ئەوە نییە تەقەیە شەڕە دەچم بزانم چییە خاڵم وتی ناچی ئەمە شەڕ نییە نە دژمنی لێیە و نە هیچ وتم چۆن دەبێ خاڵە لێرە دانیشین دەبێ بچم بزانم چ بووە خاڵم وتی لێرە نابزووی ئێستا خەبەر دێ هاتینە دەر لە خێمەکە هەر فیشەک بوون بە ئاسمانەوە، دیار بوو لە سەرووی ئێمە و بەرەو دێ بوو، ڕووی تەقەکان لە ئێمە دوور بوون. لە خێمەکەی مامۆستاوە بە دەنگی بەرز داوای خەبەر و سەلامەتیان دەکرد. گوتمان هیچ نازانین و هەموو سەلامەتن. یەک دوو خولەکی پێچوو تەقە کز بوو. هاواریان کرد لە مەقەڕی کاک سمکۆی عەلیاریان داوە و دەیانەوێت چەکی بکەن. نەمانزانی کێ هێرشی کردووەتە سەریان. خاڵم گوتی، پێت دەڵێم ئەمە شەڕی دوژمن نییە، شەڕی شڕەخۆری و خۆخۆرییە، ئەوە من دەزانم سمکۆ چەکی لە عێراق وەرگرتووە و حیزبی دیموکرات بۆ شڕەخۆری خۆی هاتووەتە سەری بۆ ئەوەی شتێکی دەست بکەوێت. بەیانی ڕۆژ بووەوە، خەبەر هات ڕووداوەکە هەر ئەوە بوو، خاڵم گوتی، جەماعەتی دیموکرات چووبوونە سەر مەقەڕی کاک سمکۆ، زۆریان تەقە لێ کردبوو، کاک سمکۆ و جەماعەتەکەی لێیان هاتبوونە دەست و بەرگریان کردبوو، هەموویان ڕاونابوون، هیچیان پێ نەچووبوو، وابزانم یەک کوژراو یان بریندار هەبوو. سنووری باشوور. بەیانی هاتمە دەر و بۆ سەردانی ماشێنەکە ڕووم کردە سەر ئاوەکە و ئەم شوێنەی زێی بچووک بە دوو فەرعەوە تێکەڵی زێی گەورە دەبێتەوە و بە گرفەگرف ڕوو لە باشوور دەکات و دوو پارچە لە جەستەی کوردستان لێک جودا دەکاتەوە، ڕووبارێکی جوان و بەجووڵە، پڕ لە وزە و سەدا، ناویان لێناوە سنوور، ئەوێ ئەم سنوورە دەستکردە بوو، ئالانی ئەم دیوی لە ئالانی ئەو دیو جیا دەکردەوە، بە جوانی ناو مووچە و مەزرا و هەموو گوندە سووتاوەکانی ئەو بەرم دەدیت، سەدام هەموو ئەم سەرسنوورانەی لە خەڵک چۆڵ کردبوو، هەموو کانیاوەکانی کوێر کردبووەوە و بە کۆنکرێت دای پۆشی بوون دار هەنارەکان هەناری دوو سێ ساڵیان هەر پێوە مابوو زۆربەی دار بڕوەکان گەڵی کۆنیان هەر لە ناودا مابوو گەڵاکان لە ناو لق و پەلکی دارەکان مابوونەوە و هیچ خاوەن بزن و حیوانێک نەیبردبوونەوە ماڵ لە زستاندا مزگەوتەکان ڕووخابوون و دیوارە ڕووخاوەکان بە حاڵ بە پێوە مابوون سەددام هەموو ئەم وێرانیەی بۆیە کردبوو پێشمەرگە شوێنی نەبێ بۆ حەسانەوە و نان خواردن سابڵاغ پڕە لە پێشمەرگە. جێبێک پەیدا بوو چەند مامۆستای سابڵاغی تێدا بوون دەمناسین یەک لەوان کاک سدیق شێخانی بوو دابەزین و پرسیاری مەقەڕی مامۆستایان دەکرد چاک و چۆنی و هەواڵ پرسین زۆر تووڕە بوون و گوتیان ئەوە لێرە چ دەکەن سابڵاغ پڕە لە پێشمەرگە، پاسدار زاتی نییە سەر بێنێتە دەر و ئێوەیش لەم سنوورە خۆتان شاردووەتەوە. زۆر بە خەبەری چالاکیی پێشمەرگە لەناو سابڵاغ شاد بووم و حەجمینم نەما، بە دەست خۆم بایە بۆ چرکەیەک نەدەوەستام و دەگەڕامەوە. ڕوویان کردە لای خێمەکانی مامۆستا و باس و خەبەری شاریان بۆ گێڕاوە. داوای ئەوەیان دەکرد لە زمانی خەڵکی شار و بە نوێنەرایەتی خەڵک ڕاسپێردراون مامۆستا لەگەڵ خۆیاندا بەرنەوە و هەموو بێنەوە ناو شار ڕۆژی هەینی کە پێم وابێت ڕۆژی دواتر بوو دەبێت مامۆستا لە مزگەوتی سوور پێش نوێژی خەڵک بکات گوتیان چەند کەسی وەک فروهەر و ئەوانە هاتوون لەگەڵ خەڵکی شاردا قسەیان کردووە هەڵبەت پێش ئەوەی ئێمە بین بۆ ئالان گوتیان وەفدی حکومت چووبوو بۆ بن و خەڵەف و بێوران و قسەیان لەگەڵ مامۆستا و دیموکرات و کۆمەڵەدا بە بەشداری مام جەلال و کاک نەوشیروان کردبوو بەم هاتنەی مامۆستاکان و گێڕانەوەی خۆشی کەش و هەوای سیاسی ناوشار مامۆستا شێخ عزەدین زۆر خۆشحاڵ بوو ئەویش لە من بە پەلەتر بوو بۆ چوونەوە یەک دوو لە مامۆستاکان گوتیان بێ مامۆستا شێخ عزەدین ناچینەوە دەبێت لەگەڵماندا بگەڕێتەوە بوو بە کۆبوونەوە و سرت و خورت و ڕاوێژ و چ بکەین و چ نەکەین زۆربەیان لەگەڵ ئەوەدا بوون مامۆستا ساز بێ و بچێتەوە و لە مزگەوتی سوور خەڵکێکی زۆر کۆکەنەوە و ببێتە پەیامێک بۆ تاران و بۆ خومەینی کە کورد و یەک دەنگ داوای مافەڕەواکانی خۆی دەکات و مامۆستا ڕابەری دینی و سیاسی گەلی کوردە دیموکرات ویستبووی هەر خۆی بێت. هەر لە کۆبوونەوەکانی بن و خەڵەف لەگەڵ وەفدی دەوڵەتدا گەڵاڵەی دروستکردنی دەستەی نوێنەرایەتی خەڵکی کورد شرۆڤە کرابوو. گیروگرفتەکە ئەوە بوو کێ بەشدار بێ و کێ نەبێ. لە دەستپێکدا حیزبی دیموکرات ویستبووی هەر خۆی بێت و تەنانەت گفتوگۆیشی کردبوو. دواتر مامۆستا گوتبووی دەبێ هەموو لە دەستەی نوێنەرایەتی هەبن. دکتۆر قاسملوو ڕازی بووبوو کۆمەڵەی تێدابێت بەس چریک پێویست نییە ئیتر هەرچۆنێک بێت بە پێداگری مامۆستا و تەداخلی مام جەلال هەیئەتی نوێنەرایەتی کورد بە بەشداری مامۆستا وەک سەرۆک دکتۆر قاسملوو وەک سخنگوو واتە قسەکەر کۆمەڵە و چریک وەک ئەندام دروست کرابوو ئێمە علاقەی نوێژی جمعمان چییە؟ مامۆستا خۆی کۆکردەوە و وەڕێکەوێت بەرەو مەهاباد زەبیحی زۆر دژی وەستایەوە و گوتی نابێ ڕێبەرەکان بچنەوە شار و نابێ ئاگربەس قبول بکرێت با وتوێژ هەبێ و پێشمەرگە درێژە بە شەڕ و چالاکی خۆی بدات تاکو پێشمەرگە زیاتر سەرکەوتن بەدەست بێنێت ئێمە لەسەر مێزی دانوستان بەهێزتر دەبین و دەتوانین داواکاری زیاترمان لێیان هەبێت ئێمە عەلاقەی نوێژی جومعەمان چیە؟ هاتوین سیاسەت بکەین و مافەکانی خەڵکی کورد دەستەبەر بکەین یان هاتوین بۆ نوێژکردن؟ زۆر توڕە بوو بەس زۆر تەنیا بوو لە بۆچوونەکانی و هەموو جەماعەتی دەفتەری مامۆستا لەگەڵ ئەوەدا بوون مامۆستا بچێتەوە ئیتر زەبیحی زانی قسەی ناڕوات بێدەنگی لێکرد و گوتی کەیفی خۆتانە دکتۆر جەعفەر گوتی دەبێ ئێمەش زوو بڕۆینەوە و دەنگ و باس زۆرە بچینەوە لای کوڕەکان باشترە بەرەو بۆکان هاتینەوە دیار بوو پێشمەرگە لە ناو بۆکان بوون چوینە ناوشار پێشمەرگەکانی کۆمەڵە لە پێشەوە بەرەو جادەی میراوە مەقەڕێکیان لە بینایەکی دووقات کردبووەوە دکتۆر گوتی زۆر بێ وەسیلەین و سیارەمان لازمە گوتم دەچم بۆ میان دواو یان سەقز ماشێنێک دێنم دوو دڵ بوو لە ناردنم گوتی دەباشە ئەم کوڕە هاتووە بۆ پێشمەرگایەتی خەڵکی سەقزە بیبە و بچن ڕەحمان غوڵامی کوڕێکی جەوانی بە زەوق و بەهێز خۆم گۆڕی و جلی پێشمەرگانم دانا و بە کراس و شەرواڵ و دەمانچەیەک ڕۆیشتین بۆ ناو شار لە جادەی سایلۆ جێبێکی زۆر تازەی ئیدارەی کەشاوەرزی بە بەردەماندا ڕۆیشت لە گەڕانەوەیدا ڕامان گرت و بە زۆر شۆفێرمان هێنایە خوار بە خێرایی جادە و جادە بەرەو بۆکان لێم خوڕی و کەس پێی نەزانی هاتینەوە بۆکان و جێبی تازەی شابازمان تەسلیمی دکتۆر جەعفەر کرد مەقەڕ لە سەقز بۆ ڕۆژی دوایی ئەبوو شاهین هاتەوە بۆکان کۆبوونەوە کرا حەوت دەروێشەکەی سەقز جیا لە معتەسەم تاتایی هەموو چوو بوونە تورجان بۆ مەقەردانان بۆیە بڕیاردرا هەموو مەفرەزەکەی ئێمە و معتەسەمیش بە فەرماندەی ئەبوو شاهین بچینە سەقز و لە ناوشار چالاکی بکەین ئێوارە درەنگ بە تاریکی لە ساڵح ئاواوە دێیەکی نزیک شارە بە پێیان چوینەوە ناوشار معتەسەم شارەزایی تەواوی هەبوو لە مەقەڕی پاسداران و گوتی لە شوێنە کۆنەکەی ساواکە جێی چاکە و مەجای زۆرە بۆ لێدانی لەگەڵ ئەبوو شاهیندا لی نزیک بووینەوە بۆ هەڵسەنگاندنی بارودۆخەکە شەو درەنگ دوو مووشەکی بازووکامان پێوە نان. ئاگر لە بیناو ناوەوە هەستا و دەستمان کرد بە تەقە و هەموو خەڵکی شار لێمان کۆبوونەوە. دوای پێشوازی گەرمی خەڵکی سەقز لە ناو کۆڵان و شەقامەکان گوتمان با نەچینە دەر. وا دیارە پاسدار ورەی نەماوە. چووینە ماڵی موعتەسەم. ماڵێکی خانەدان و بە حورمەت و دڵسۆز و میهرەبان. زۆریان خزمەت کردین. بەیانی هەوادارانی شار هاتن و گوتیان شار زۆر ئارام و خۆشە و پاسدار هیچی دیار نییە لەگەڵ کوڕەکانی سەقز و مەفرەزەکەی مەهاباددا حسین سوهیلی سعید گەوهری سلیمان مدەڕەسی ڕەحیم قادری علی ڕەش و تا دوایی چەند هەواداری کۆمەڵە هاتینە مەدانی هەڵۆ وەک ڕۆژی شادی و جێژنی لێهات بینایەک لە سوچی مەدان بەتاڵ بوو هی ئیدارەیەک بوو گوتیان زۆر جێی باشە با بیکەین بە مەقەڕ دەست بەجێ هەر خەڵک و هەوادارەکان خاوێنیان کردەوە و شتومەکیان بۆ هێنا و بۆ یەکەم جار مەقەڕی کۆمەڵەی شۆڕشگێڕ لە سەقز کرایەوە یەک دوو ڕۆژ لە سەقز لەگەڵ ئەبوو شاهیندا بە یەکەوە شەو لە ماڵی معتەسەم بووین شێخ عەلی و حەمە عەلی و دلێر و فاروق بلووری چەند ڕۆژێک بوو لە بۆکان بوون و مەفرەزەکەی ئێمەیان جێ هێشت بوو کوڕگەلی سەقزی ئیدارەی مەقڕیان گرتە ئەستۆ و ژمارەیان هەر لە زیادبووندا بوو خۆمان بەرەو مەهاباد کەوتینەڕێ ئێوارە درەنگ بەلای کۆنە دێ و لاچین و سەیداوادا خۆمان بە مەجبور ئاوادا کرد مەجبور ئاوا گەڕەکێکی دەرەوەی شار بوو لەو ئاخریانەی سەردەمی شادا خەڵکی هەژار زەویان لێ دەکڕی و خانووی فەقیرانەیان لێ دروست دەکرد واتە ئەوانەی مەجبور بوون دەچوونە ئەو گەڕەکە بوو بوو بە گەڕەکی ئاخری شار و هی فەقیر و هەژاران کەوتوە تا ڕۆژهەڵاتی شار و پاڵی وە گوندی سەیداوە وەداوە ئێستا یەک لە گەڕەکەکانی شارە سیمورغمان لە ماڵی دۆستێکمان لە سەیداوا جێهێشت و بە پێیان و بە حەزەر و کەمین دەرکردن کەوتینە ناو گەڕەکەکانی شار بە مەجبور ئاوادا بۆ سێ ئاشان بۆ مەلاجامی و سەربەرداشان و لەوێڕا بۆ لای کورتان فرۆشەکان ئەوجار بۆ لای مزگەوتی حاجی ئەحمەد و مزگەوتی عەجەمان و مەیدانی ئاسنگەران لە ڕۆژهەڵاتی سابڵاغەوە تا ناوەڕاستی هەر هەمووی هاتین و هیچمان نەدی لە زارکی ناو بازاری مەنگوڕان شوێنی کۆنی کەبابی حەمەشەل یەک یەک پەڕینەوە بۆ کۆڵانی دەرمانخانەی ئەیوبیان بۆ لای ماڵی خۆمان ڕەحمان لە ناو قوڕەکەدا پایزان خەڵک قوڕی سواغیان دەگرتەوە بۆ سواغی بان و دیواران چەند ڕۆژ کایان تێدەکرد و لە ناو کۆڵانجیان دەهێشت بۆ ئەوەی بترشێت پێش هەورازی ماڵی دکتۆر داود و باپیرم کۆڵانی سینەما ئومێد هەبوو لە سەروی کۆڵانەوە شەوقی لایتی سیارە پەیدا بوو هەموو بڵاوەمان پێکرد و هەر یەکەمان لە بندیوار و دەرگایەک سەنگەرمان گرت و دەست بە تفەنگ خۆمان ئامادە کرد پیکابێک بە تەنیشتماندا تێپەڕی و ڕۆیشت هاتینە دەر و خۆمان کۆکردەوە ڕەحمان تەڕەغە دیار نەبوو بە تاریکی گەڕین بە دوایدا کۆڵانی سینەما ئومێد پڕیان کردبوو لە قڕی سواخ ڕەحمان نەیدی بوو بە دەمەوە خۆی فرێدا بووە ناو قڕەکە و دەرنەدەهاتەوە هەرچۆنێک بێ هێنامانە دەر بەس تەواوی گیان و جل و تفەنگی قوڕێکی خەستی وەسەر کرابوو گوتم ئێستا دەگەینەوە ماڵی خۆمان و لەوێ دەیگۆڕین و دەیشۆرین تا کاتی گەڕانەوەمان بۆ دەرەوە وشک دەبێتەوە نازانی کێ لێرەیە لە دەرگای خۆمانمدا و کوڕەکان هەریەک لە پەنایەک خۆیان مات کرد شەهید نەرمینی خوشکم دەرگای کردەوە و لە خۆشی ئەوەی منی دیت باوەشی پێدا گرتم و لە پڕمەی گریانیدا بە بێدەنگی هەموو چووینە ژوور، دایکم و باوکم هاتنە دەر و زۆر شاد بوون، ڕەحمانی سواخکراومان ناردە حەمام و جلەکانی داندرا بۆ شۆرین، خەریک بوون نان و چامان بۆ ئامادە بکەن، کاکم هاتەوە و سەیارەکەی هێنایە ناو حەوشەکە، ئەویش لە خۆشی ئەوەی من و پێشمەرگەکانی بینیەوە زۆر خۆشحاڵ بوو، بۆم گێڕایەوە لە کۆڵانی خۆمان چیمان بەسەر هات و ڕەحمان چی لێ بەسەر هات، گوتی ئەم پیکابەی لێی ترساون من بووم سولەیمان لێرە بوو گەیاندمەوە ماڵی خۆیان هەر ئەوەمان پێما بوو هەموو لە قاقای پێکەنین بدەین دەستی بۆ تەلەفۆن کرد و گوتی سولەیمان حیف چوویتەوە نازانی کێ لێرەیە هەر پێشمەرگە بوو لە باوەش دەگیرا بە بیستنی فەزای ناوشار و هاتوچۆی پێشمەرگە قەرارماندا نەچینەوە دەرو ئەو شەوە لە ماڵی خۆمان بین. بەیانی زوو سولەیمان هات و بە وردی خەبەری ناو شاری بۆ گێڕاینەوە. وەک شەڕی حیزبی دیموکرات لە لای حەمامی مەولەوی. ڕۆژی پێشوویش لە دەبابەیەکیان دابوو، هەتا ئێستا بە سووتاوی لە سەر جادەیە. گوتمان با ئێمەیش لە ناوشار چالاکییەک بکەین سلەیمان ڕۆیشت و لەگەڵ ئەبوو شاهین گەڕایەوە لێدان لە ژەندەرمەی مەهاباد بۆ شەو بە موشک بوو بە بەرنامەمان بۆ ئێوارە هەموو ساز بووین و بە فەرماندەی ئەبوو شاهین بە کۆڵانەکاندا چوین بۆ دەوری ژاندەرمە لە جادەی خانەی جەوانان دوور و نزیک سەرمان بە چەند ماڵ و سەرباناندا کرد ئەبو شاهین لە شوێنێکی باش دەگەڕا بۆ دامەزراندنی مووشەکەکان، سەربانێکی دیتەوە و چوین دوو مووشەکمان دامەزراند و وایەرەکانی هێنایە خوار بۆ ئەوەی بە باتری وەسڵ بکەین، هەموو شت ئامادە بوو، وەستاین کەمێکی دی شەو درەنگ بێت، ئەبو شاهین هەردوو مووشەکی یەک بەدوای یەکدا تەقاند و هەردوو وەناو ژەندرمەی کەوتن. دەنگی مووشەکەکان تەواوی شاری هێنایە لەرزە ئاگر لە ژاندرمەی بەرز بووەوە و تەق و تۆق و دۆشکە دەستی پێکرد ئێمەش دەستمان کرد بە تەقەکردن لە دار و دیواری ژاندەرمەری خەڵکی هەمووی هاتبوونە دەر و هەر پێشمەرگە بوو لە باوەش دەگیرا نان و شربەت و شیرینی و میوە دەهات بۆ پێشمەرگەکان خەڵک ترسی ڕەوی بووەوە و زۆر ئازابوو بوونەوە و دروشمی مەرگ بۆ خومەینی هەموو شاری گرتەوە گەڕاینەوە ماڵ و ئیتر قەراری مانەوەمان لە شار درابوو بەیانی سولەیمان هاتەوە و گوتی چەند لە کوڕەکانی سەرەوەیش هاتوون و لە ماڵی عەبووی برامن باسی ناوشاری بۆ کردین وا دیار بوو پێشمەرگەی دیش لە ناوشاردان و دێن و دەچن گوتم مادەم وایە من دەچمە سەیداوا و سیمرغەکە دێنمەوە سولەیمان زۆری پێ باش بوو، گوتی دێم لەگەڵتدا و بێت و بەم سیمرغە کە هی پاسداران بووە، جەولەیەکی ناو شار بکەن بە پێشمەرگەکانەوە، زۆر بانگەشەیەکی باش دەبێت بۆ کۆمەڵە. لەگەڵ سولەیمان و یەک لە پێشمەرگەکاندا کاکم ئێمەی گەیاندە سەیداوە. کاک حوسێن سوهەیلی و پێشمەرگەکانی دیکەمان جێهێشتن بۆ خۆئامادەکردن بۆ جەولەی ناوشار دوازدە یا سێزدەی مانگی خەزەڵوەری پاییزی 1970 بوو خۆرێکی گەرم و خۆش ئاسمانێکی شین و ساف سابڵاغی داگرتبوو سیمرغمان هێنایە ناو حەوشەی خۆمان هەموو سوار بووین و بۆ ناوشار پێشمەرگەکان لە پشت سیارەکە و بە چەک و ڕەختی پێشمەرگانەوە هەر هەموو شانازیمان بە خۆمانەوە دەکرد و خۆشی و شادی هەموومانی داگرتبوو هەر ئەوەندە هاتینە سەر خیابان و چوار ڕێی ئازادی ئیتر بوو بە شای و لۆغان سەدان کەسمان لێ هاڵان و بە باوەش و ماچکردن کۆنترۆڵمان بەسەر وەزعەکەدا نەما سلەیمان زۆر بە پەلە چەند لە کوڕەکانی ڕێکخستنی ناوشاری ڕاسپارت لە دەورمان بن و ئاگاداری بارودۆخەکە بن خەڵکم دەدی لە خۆشیان سیمرغەکەی ماچ دەکرد پرسیار بە دوای پرسیاری لاوان چەند کەسی تێدا بوو هەموو کوژران چەند تفەنگ و تا کۆتایی دوای وەستانمان لە شوێنە شلۆقەکانی ناوشار ڕێمان گرتە بەر بەرەو ماڵی کاک حوسێن سوهیلی لە لای فەلەکەی تەلەڤزیۆن دایکێکی میهرەبان و خۆشەویست نانی بۆ هەمووان ئامادە کردبوو قەرارماندا ببینە دوو دەستە و نەچینە دەر و پەیوەندی بە پێشمەرگەکانی دی ناوچەی سابڵاغەوە بگرین و بەشێک لە ماڵی ئێمە و بەشێکیش لە ماڵی حوسێن سوهیلی بمێنەوە سلیمان ئاگادار بوو سەرکردایەتی کۆمەڵە وەک کاک عبدالله مهتدی سید برایم علیزادە دکتۆر جعفر کاک ستێق کەمانگەر و یوسف ئەردەڵان لەگەڵ سید و ڕزگار و پێشمەرگەکان هاتوون و لە ماڵی عبوی برای نیشتەجێی کردوون لەگەڵ سلیماندا چوین و لە ماڵی عبوو لە گەڕەکی بێگی لە یەرغوو هاوڕێیانمان دی و زۆریان گەڕانەوە ناوشار و چالاکی لێدانی ژاندەرمەیان پێ باش بوو گوتیان جەماعەتی مامۆستا و دەفتەرەکەی هاتوون و لە ئاجی کەندن بەیانی چواردەی خەزەڵوەری 1950 بەرامبەر بە پێنجی نۆڤەمبەری 1970 دێن بۆ شار و مامۆستا دەچێتە مزگەوتی سوور دەبێت هەموو خەڵک ئامادەبن و بچن مەقەڕی ڕەسمی دیار بوو وەفدی حکومت دێن و لەگەڵ دەستەی نوێنەرایەتی لە سابڵاخ کۆدەبنەوە هەر بۆیە هاوڕێیانی سەرکردایەتی کۆمەڵەیش هاتبوون گوتیان دەبێت دە فکری مەقەڕدابین و لەو ماڵ و ئەو ماڵ ناکرێت هەموو وە دوای شوێنێک کەوتین گونجاو بێت بۆ مەقەڕی کۆمەڵە پاش پرس و ڕاو و دواکەوتن ماڵی کابرایەکی عەجەم کە هەڵاتبوو کازم ئاغایان پێدەگوت چۆڵ و کەمێکیش وێران کرابوو پێشتر لە شەڕی ناوشار فیشەک و ئاڕبیجی و هاوەنی بەرکەوتبوو لە پشت ئیدارەی تەربێت بەدەنی بوو هەرەوەزمان دەست پێکرد و مەقەڕمان کە بینایەکی دونهۆمی بوو ئامادە کرد ئەوە یەکەم مەقەڕی ڕەسمی کۆمەڵەی شۆڕشگێڕی زەحمەتکێشانی کوردستانی ئێران بوو لە مەهاباد ئیش و کاری ئەم دوو دەستە پێشمەرگەی مهاباد ئیتر زیادی کرد و دەبوو شەو و ڕۆژ مەقەڕ ئاوەدان و حەراسەت بکرێت. دیسان مهاباد بوو بە مەرکەزی ڕووداوەکان و بڕیارە سیاسیەکان، پڕبووەوە لە بنکەی حیزب و ڕێکخراو و سازمانەکان. خومەینی نەیهێشت بانق ببڕین دکتۆر جەعفەر گوتی لەگەڵ ئەبوو شاهیندا خۆمان بگۆڕین و بچین بۆ سنە و بانقی ملی سنە تاڵان بکەین قەرار لەگەڵ ڕێکخراوی ناوشاری سنەدا دانرابوو دەبوو من و ئەبوو شاهین بچین و جێبەجێی بکەین بە جل گۆڕاوی و بەنهێنی چوینە ناوشار و بۆ سەر قەرار شار لەژێر کۆنتڕۆڵی حکومەت و پازداردا بوو نازانم بیرم نەماوە سەی عەلی بوو یان عەلا بەرپرسێکی باڵای ناوشار و نهێنی کۆمەڵە بوو لە سنە هات و ئێمەی زۆر بە گەرمی بەخێرهاتن کرد و بردمانی بۆ ماڵێکی کۆن بە حەوز و حەوشەیەکی گەورە و کۆڵەکە و پەنجەرە و دیواری خشتی قەدیمی چەند کەسی دیکەیش هاتن و باسی پلانەکەیان کرد ئێمەیان برد بۆ ناو بانق و ئەبوو شاهین بە چاوی مشتری و زۆر پسپۆڕانە تێڕوانی و بە زمانە فارسیەکەی خۆی گوتی ئاسوونە واتە ئاسانە و بەیانی زوو ئەنجامی دەدەین شەو لەو ماڵە چەند ئەندام و هاوڕێی کۆمەڵە هەموو لێمان کۆبووبوونەوە ئەگەر هەڵم نەکردبێت یەکیان دواتر زانیم ئیرەج فەرزاد بوو قسەمان دەکرد لە ناکاو لە تەلەفزیۆن و ڕادیۆ قسەکانی خومەینی بۆ مەزڵومیەتی خەڵکی کورد بڵاوکرانەوە باسی ئاشتی و دانی مافەکان بە میلەتی کوردی دەکرد ڕێک پێچەوانەی فەرمانی جیهادی بیستهشتی گەلاوێژی سێ مانگ پێشتر لە ڕۆژی حەڤدەی مانگی نۆڤەمبەری حەفتا و نۆ واتە بیست و شەشی خەزەڵوەری پەنجا و هەشت بەم وتارەی خومەینی شەڕ وەستا و کۆتایی بە شەڕی سێ مانگە هات کۆمەڵەیش بڕیاریدا لێدانی بانق ڕاگرین و لەگەڵ ئەبوو شاهیندا بگەڕینەوە مەهاباد لە سنە و هەموو شارەکانی دیکەی کوردستان بنکە و مەقەڕاتی هێزە سیاسیەکان و پێشمەرگە بە ئازادی کرانەوە و دەستەی نوێنرایەتی گەلی کورد و حکومت لە مەهاباد کەوتنە دانوستان گەڕانەوەی شێخ عیزەدین هاتنەوەی مامۆستا شێخ عیزەدین و دەفتەرەکەی سەرکردایەتی حیزبی دیموکرات کۆمەڵە و چریکی فیدایی دیسان سیمای شاری مەهابادی تەواو گۆڕی کۆبوونەوەی جەماوەری و کۆنگرە و خۆپیشاندان دەتوانم بڵێم ڕۆژانە هەبوو ڕۆژی چواردەی مانگ کە مامۆستا هاتەوە زەبیحی لەگەڵدا بوو ئەو نەچووبوو بۆ مزگەوت و ناو کۆبوونەوە فراوانەکەی خەڵک یەکسەر هاتبووەوە و لای دایکم بوو گۆیا زۆر بەم هاتنەوە و ئاگربەستە ڕازی و شاد نەبووە ئەمە دابڕانی پەیوەندی نێوان مامۆستا و زەبیحی بوو کە زۆریشی نەخایاند بوو تەنیا دوو سێ مانگ بوو لە ماوەی چەند مانگی پێشوودا پەیوەندی نێوان مامۆستا شێخ عزدین و دەوڵەتی عێراق هەر وەک لەگەڵ حیزبی دیموکراتیشدا هەبوو دروست بووبوو، زەبیحی بۆ عیلاقات و کاری سیاسی لەم ماوە کورتەدا کە لەسەر ڕاوێژی مام جەلال کردی، دەفتەری مامۆستای زۆر بە دڵ نەبوو، زۆرتر شێخ جەلالی برای بەلاوە بۆ سیاسەت لا پەسەند بوو، هەر بۆیەیش بە یەکەوە دواتر بەبێ دەفتەری مامۆستا چەند جار هاتوچۆی بەغدایان کرد و یارمەتی ماڵی و چەک و چۆڵیان وەرگرت، زۆربەی ئەم یارمەتیانەی وەریان دەگرت بەشێکی باشی بۆ یەکێتی نیشتیمانی و مام جەلال دەچوون بە دوای گەڕانەوەیان بۆ شار زەبیحی زۆرتر لە ماڵەوە دادەنیشت و خۆی بە فیشی وشەکانی قاموسەوە مژۆڵ دەکرد خەڵکو و کەسایەتیەکانی ناوەوە و دەرەوە سەردانیان دەکرد دوو بەرگی هەمزە و با بڵاو کرابوونەوە بەرنمەی بوو بچێتەوە بەغدا و بەرگی پێ وە سێەم بە چاپ بگەیەنێت، هەوڵی دا لە ڕێگەی دووبارە تازەکرانەوەی شوناسنامە کۆنەکەی لە ئیدارەی سجیل پاساپۆرتی ئێرانی وەرگرێت و بەم ڕێگەیە بچێتە ئەوروپا و دەرەوە. لەگەڵ کاکم چوون بۆ ڕەزاییە و داوای پاسپۆرتیان کرد، وابزانم پێیان نەدا، یان دەبوو چاوەڕێ بکات. یەک دوو جار هەر بەلای شێخ جەلال و قەڵادزێدا هاتوچۆی بەغدای کرد، جارێکیان خەبەر هات بۆ مەهاباد و دەفتەری مامۆستا، شێخ جەلال و زەبیحی لە مەریوان حیزبی دیموکرات گرتوونی و دەستی بەسەر ئەو چەکانەدا گرتووە کە پێیان بووە. ئێمە کەوتینە جموجوڵ و مەعلوم بوو زەبیحی خۆی بە دەستەوە نەداوە و بۆیان نەگیراوە، بەڵام شێخ جەلالیان گرتبوو بە هەموو بارە چەکەکەوە. دواتر مامۆستا شێخ عیزەدین تەداخولی کرد و گەڕانەوە بۆ مەهاباد. گوتیان بەشێک لە چەکەکانیان تاڵان کردبوو. ئەم ڕووداوە هێندەی تر نێوانی شێخ عیزەدین و زەبیحی و حیزبی دیموکراتی شلوێتر کرد حیزبی دیموکرات وەک حیزبێکی کۆن خۆی بە تەنیا بەرحەق و درێژە پێدەری ڕێگەی کۆماری کوردستان و قازی محەممەد دەزانی پێیوا بوو خەباتی گەلی کورد لە ڕۆژهڵات تەنیا بۆ ئەوان تاپۆکراوە و هیچ کەس و لایەن و حیزبێک بۆی نییە بەسەر ئەواندا باز بدات و ئیدعای نوێنرایەتی خەڵکی کورد بکات، ئەم بەرچاوتەنگی و بڕوانەبوون بە فرە حزبی و مافی ئەوانی دی وای کرد ڕۆژانە بەریەککەوتن لە نێوان حزبی دیموکرات و هەر هەموو لایەنەکانی دیکە ڕووبدات، تەنانەت پەیوەندی گرتن بە دەوڵەتێکی جیرانی وەک عێراق لە ڕوانگەی ئەوانەوە تەنیا بۆ خۆیان ڕەوا بوو. زۆریان پێ ناخۆش بوو خەڵک و گروپی وەک سمکۆ عەلیار، دەفتەری مامۆستا، شێخ جەلال یان کۆمەڵە و چریک فێری ئەوە بن پەیوەندی بگرن و بچن بۆ عێراق بۆ وەرگرتنی یارمەتی و چەک و پارە ئەم بیر و بۆچوونەی حیزبی دیموکرات لەسەر سنووردارکردنی ئەم هێز و لایەنانە دواتر چەندین ڕووداوی دڵتەزێنی لێکەوتەوە وەک هێرشی سەر سمکۆ و کوڕی ڕەش واتە عەلی قازی محەممەد هێرشی سەر مەقەڕی سازمانی پەیکار لە بۆکان و کوشتنی ئەندامان و ئاگرتێبەردانی مەقەڕەکەیان و دواتریش شەڕی ماڵوێرانکەر و چەند ساڵە لەگەڵ کۆمەڵەدا. حامید بەگی جوانڕۆ کەسایەتیەکی کۆنی یادگاری کۆمەڵی ژێکاف بە ئەزمون و ئاشنا بە هەموو وردەکاری پەیوەندی سەرانی حزبی دیموکرات و دەوڵەتی عێراق دیبلۆماتکار لێزان لە وەرگرتنی یارمەتی و عیلاقات وەک ئۆپۆزسیۆن تەواو حزبی دیموکراتی نیگەران کردبوو. ئەوان پێیان خۆش نەبوو جگە لە خۆیان کەس فێری عیلاقات لەگەڵ دەوڵەتێکی وەک عێراقدا ببێت بە بیانووی دوژمنی دوژمنم دۆستمە و بچن چەک و پارە وەرگرن کە ئەم دوو شتە دوو هۆکاری باش بوون بۆ بەهێزبوون ئەوان دەیانزانی خەبیرێکی دیبلۆماتکاری وەک زەبیحی بۆ ئەم کارە زۆر زیاتر لەوان شارەزا و لێزانترە هەر بۆیە هەرگیز بە بوونی لە مەهاباد و لە تەنیشت مامۆستا شێخ عیزەدین و مام جەلال و هەروەتر کۆمەڵە نە تەنیا شاد و ڕازی نەبوون بگرە زۆری تووڕە دەکردن کاتێک چریکی فیدایی وەک ڕێکخراوەیەکی غەیرە کورد و تەنانەت میوان زۆر لە ناکاو بە خۆی ڕادەپەڕموێ بچێت لە هوتێلی ناوشاری مەهاباد حامید بەگی جوانڕۆ میوانی تایبەتی زەبیحی و دۆستی کۆنی مام جەلال لە ژووری هوتێل بێنێتە دەر و دواتریش بە نێوی پیاوی بەعس بیگرێ و ئیعدامی بکات، حیزبی دیموکرات نە تەنیا هیچی نەگوت، بەڵکو هەر ئەو کات پەیمانی ستراتیژی و هاوکاری لەگەڵ چریکەکان ئیمزا دەکرد. چریکی فیدایی پشت ئەستووری حیزبی دیموکراتی نەبایە، ئەوە نەبوو لەو کاتەدا لە ناوجەرگەی مەهاباد کە مەکۆی سەرەکی دیموکرات بوو، دەست بۆ کاری وا بەرێت و پێ لە بەڕەی خۆی درێژتر بکات چریکەکان بەیاننامەیەکیان بڵاوکردەوە و تێیدا هاتبوو حامد بەگ پیاوی دکتۆر عەبدوڕەحمانی زەبیحی سەر بە بەعسی عێراق بە فەرمانی چریکە فیداییەکان گیرا دوای نزیک بە چل ساڵ ڕەنگە حەق بێت بپرسین تۆی چریک تەنیا چەند مانگێکە هاتووی بۆ کوردستان خەریک بوو تەسلیم دەبوویەوە بە خومینی جگە لە چەند لاوێکی کوردی بەلای خۆتانەوە ناخودی دەنا هەر هەمووتان غەیرە کوردن ئەوە بۆ نەتانزانی زەبیحی دکتۆر نییە و حامید بەگ بۆ پیاوی ئەوە و بۆ دەبێت ئیعدام بکرێت چریک بەبێ ئەوەی بزانێت ئەم مرۆڤە کێیە و پەیوەندی بە زەبیحیەوە چییە زۆر بێتاوان و بەبێ بەڵگە و دادگا لەو پەڕی ناجوامێریدا کوشتیان ترس و بێ ئەزمونی شێخ عیزەدین و کۆمەڵە لە دەنگۆی بانگەشەی بەعسی بوونیان لەلایەن دەوڵەت و تودە و چریک وای کرد ئەوان بێدەنگ بن دیموکرات بە ئاشکرا لە بەغداوە هاتبووەوە لە سەردەمی شەڕی سێمانگە و دواتریش پەیوەندی و هاتوچۆی بریندار و کادرەکانی لەگەڵ دەوڵەتی عێراقدا نەدەشاردەوە کەچی زۆربەی وتار و هێرشی ئیعلامی کۆمەڵە بۆ سەر حیزبی دیموکرات وابەستەبوون و پەیوەندی لەگەڵ بەعسدا بوو هەرچەند زۆری نەبرد هەر هەموو ئەوانی تریش بە کۆمەڵە و تەنانەت کەسایەتیەکانیشەوە بەرەو بەغدا چوون و تیۆری پەیوەندی بە دوژمنی دوژمنمەوە زۆر بە گەرمی وەرگیرە. ئەڵقەی دوازدەی بیرەوەریەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنورە ژێرپێخراوەکانتان پێشکەش کرا. ڕێز و خۆشەویستی ڕیاز کاکە لە کەناڵی بەزمی حزور لە یوتوب قبوڵ بفەرموون. تا ئەڵقەی سێزدە بەخوای گەورە و مێهرەبانتان ئەسپێرم هەر شاد و سەرکەوتوو بن خواتان لەگەڵ.